سورەتی ئیخلاص. بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. قل هو اللە احد اللە الصمد. بڵێ ئەو خوای تاک و تەنیا. ئەو خوای بێ نیاز و جێی نیاز و ئومێدە. لم یلد ولم یولد ولم یکن له کفوا احد. کەسی لێ نەبوە و لە کەس نەبوە و هەرگیز هیچ کەس هاوشێوە و هاوتای نییە.